شوبهەی هەشتەم، بەسەرهاتی هاوەڵی بەڕێز حاتەبی کوڕی ئەبی بەلتەعە دەکەن بەڵگە کە ئیمامی بخاری لە سەیحەکەیدا بە ژمارە 4608 لە ئیمامی عالیەوە دەگەڕێتەوە کە فەرموویەتی پێغمبەری خوا صلی الله عليه وسلم من و زوبیر و مقدادی نارد و فەرمووی بڕۆن تا دەگەنە شوێنێک بە ناوی باخی خاخ پیرێژنێکی لێ نامەیەکی پێیە لێی وەرگرن. ئێمەش ڕۆیشتین تا گەیشتینە ئەو شوێنە پیرێژنەکەمان بینی وتمان ئەو نامەیە نامێمان بدەرێ وتی هیچ نامەیەکم پێ نییە پێمان وت نامەکەمان دەدەیتێ یان جلەکانت دادەکەنین ئەوە بوو لە ناو پەلکی پرچی قژیدا نامەکەی دەرهێنا و ئێمەش هێنامانە بۆ پێغمبەری خوانی ساسەسلام تێدا نووسرا بوو لە حاتەبی کوڕی ئەبی بەلتەعەوە بۆ کەسانێک لە مشرکین ئەوانەی لە مەکەن هەواڵی هەندێک لە کاروباری پێغمبەری خی پێدا بوون ئەوە بوو پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمی ئەمە چیە ئەی حاطب ئەویش فەرمی پەلەم لێمەکە ی پێغەمبەری خوا عەلەیهی سڵات و سەلام ڕاستە من کەسێک لە ناو قوڕیشەکە من من کەسێک من کەسێکم لە ناو قوڕیشەکاندا بەڵام من لەوان نیم ئەوانەی لەگەڵ تۆدان لە مهاجرین خزم و کەسیان هەیە کە سەر و ماڵی کەس و کاریان پارێزراوە ئەمەم بۆ ئەوە کرد لە نزیکەکانی منیش ئەمەم بۆ ئەوە کرد کە نزیکەکانی منیش پارێزراو بن وما فعلت ذلك كفرا وارتدادا عن ديني اي پیغمبری خوا علی صلی الله سلام ئەمەم وەکو کفر و ڕیددە نەکرد لە دینەکەم پێغمبەری خوش فەرمووی ڕاست ئەکا لەگەڵتان ئەوە بوو ئیمامی عومەڕ فەرمووی وازم لێ بێنەی پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام با سەری ئەم مونافیقە بپەڕێنم پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم فەرمووی مەگەر نازانی کە بێگومان بەشداری بەدری کردووە خوای گەورەش لە ئەهلی بەدر خۆش بووە جا محامەکانی هەلی کوفر و شرک دەڵێن ئەم هاوڵە بەڕێزە پشتیوانی کافرەکانی کردووە پێش فەتحی مەکە نامەی بۆ ناردون پێشی کافر نەبوو وەڵام ئاشکرایە کە بنچینەیەکی شەرعیمان هەیە بریتە لە من ظاهر المشركين على المسلمين فهو كافر واتە هەر کەسێ پشتیوانی لە کافرەکان بکە بەسەر مسلمانەکاندا ئەوە کەسێکی کافرە بەڵکو یەکێک لە هەڵوەشێنەرەوەکانی ئیسلام و ئیمان بە کۆڕا و ئیجمماعی هەلی سنە پشتگیری و پشتیوانی هەلی کوفرە بۆ لە ناوبردن و ئازاردانی مسلمانان بەڵگەکانی قورئان زۆرن لەسەر ئەم بچینە و هەڵوەشێنەرەوەیە ئەوەی کە گرنگە و جێگای پرسیارە بیکەین ئەوەیە کە ئایا نامە ناردنی ئەم هاوڵە بەڕێزە پشتیوانی و پاڵپشتی ئەهلی شرک بوو بەسەر مسلمانەکاندا بێگومان نەخێر واتە، ئەی قوڕەیشەکان، بێگومان پێغەمبەری خوا دێتە سەرتان بە شەودا، وەک ڕووبار بەرەو ڕووتان دێ، سوێند بە خوا ئەگەر بە تەنهاش بێت خوا هەر سەری دەخات، پەیمانی خۆی دەهێنێتە دی، دەی چاوەڕێی نەفسی خۆتان بکەن. ئەم نامەیە کە حاطەب نووسیویەتی چ پشتیوانی و پاڵپشتییەکی ئەهلی کوفر و شیرکی تێدایە بەسەر موسڵمانانەوە؟ تا ئەوەی بکرێتە بەڵگە بۆ عوزر بە جەهل. وە فەرموودەکەش نە دوور نە نزیک باسی ئەوەی تێدا نییە کە ئەم کارەی حاتەب لە جەهل و نەزانینەوە بووە. ئاخر هاوەڵێکی بەڕێزی وەک حاتەب کە بەشداری بەدری کردووە لە موسڵمانەکانی سەرەتایە مەعقول نییە نەزانێت کە پشتگیری و پشتیوانی کافرەکان کوفرە و پێی لە دین دەرەچیت. بەڕاستی جەهل و کوفردانە پاڵ هاوەڵان ئەوپەڕی کەم ئەدەبی و نەفامی جەڕجیسیەکان و موڕجیئەکان دەرەخا کە بۆ چەسپاندنی عەقیدەی بەتاڵیان ئامادەن و زۆر ئاسانە بەلایانەوە کە بڵێن فڵان هاوەڵ کوفری کردووە جاهل بووە پاشان بێن بینا لەسەر ئەم عەقیدە بەتاڵە بنچینە و بنچینە لەسەر ئەمە باڵەخانەی بەتاڵی بیردۆزی عوزر بە جەهل بۆ هەموو شەخس پەرستان و ئەهلی کوفر بنیات بنێن. حاطبی کوڕی ئەبی بەلتەعە هەرگیز نامەکەی لە پێناو پشتیوانی و پاڵپشتی کافرەکان نەنارد و نامەکەشی هیچ ئاماژەیەکی بۆ تێدا نیە و فەرموودەکەش باسی ئەوەی تێدا نیە کە ئەم هاوەڵە بەڕێزە بە جەهل و نەزانین ئەم نامەی ناردبێت. بۆیە بەسەرهاتی حاطبی کوڕی ئەبی بەلتەعە جگە لە شوبهەیەکی بەتاڵ هیچی تر نیە.